ئەڵلقەی بیست و چوار. ئای باخچەکە سەرڕای ئەم هەموو ساڵە هێشتا هەر سەوز و کەساس لەوێشەو بۆ جێژوانی یەکەمم لەگەڵ هێتیدا هەڵوێستەیەکم کرد و چاوم بڕیە ترافیک کە ئەو ساتە گەیشت یەکێک سەرکەوت بەڵام کەس لێی دانەدەبەست لەوە چوون بۆ شەقامی بێرکستن بۆ بەردەم ئەو خانووی لەگەڵ سێدنیدا پێکەوە گرتبوومان لێرەدا هەموو سۆز و جۆشم لە دەستدا بوو ئیتر هیچم پێ نەما بوو لە گەڕانەوەدا لە باری هەڕنەز وەستام جاران تا بڵێی کەشخەو دڵڕفێن بوو چوومە هۆڵەکەیەوە کە دو ئاهەنگی خێری بۆ باوکم تێدا کرا. لێوە چووم بۆ ئەو قوتابخانەیە کە دوو ساڵ خوێندنم لەوێ کرد سەرێکم کردگە بە گۆڕەپانی یاریکردنەکە بەو ناوەیە زۆر گەڕام بەڵام دەدوو لە ناو خەونێکی بەردەوامدا دەگەڕێن زۆر شتی بێ بنچینە و بێمانە لەبارەی دوورە پەرێزی و هەمیشە خەمناشی منەوە نووسراوە لەوانەیە هەرگیز پێویستم بە برات دەرگرتنی زۆر نەبوو بێ کە هەموو بە دوای ناوبانگا دەگەڕێن زۆر ئاسانە دەستی یارمەتی لە کاتی پێویستا بۆ برادێک درێژ بکەی بەڵام هەموو کاتی خۆتی بۆ تەرخان بکەی کاری ئەوە نییە هەمیشە بکرێ لەو کاتەیە کە گەیشتم و مە پۆپەی ناوبانگ دۆست و برادەر و ناسیار هەمیشە لیستیان لێمدا بوو ئادەمیزاد هەموو سات و کاتێک لەسەر یەک میزاج و سەلیقە نییە بۆیە جاری وا هەبووە وەز ئەم پێویستی کردووە کە هەموو خەڵک دوور بن لێم واتە لە هەموو خەڵکێک دوور بکەومەوە ئەو شتانەش کە لەبارەمەوە نووسراوە کە دەڵێن پیاوێکی بە پێچ و پەنای دوورە پەرێز خوازی دۆست و برادەر بەڕاستی نەگرە هەموو لەم سەرچاوەیەوە هەڵێنجراون ئەمە شتێکی یەکجار بێمانایە یەک یان دوو برادری تابڵی گیانی بەگیانی و باشم هەیە کەمایی ڕووناکی سەر تاپەی ئاسۆ من و کە لەگەڵیاندا بم هەرگیز هەست بە تەنهایی و بێزاری ناکەم. لەگەڵ ئەمەشا هەر نووسەرە بە گوێرەی باری سەرنجی خۆی لەبارەی شەخسیەتی منەوە بیروڕای دەربڕیوە. بۆ نموونە سەیر بکەن سۆمرس مۆم دەڵێ چی؟ چارلی چاپلن هونەرەکەی ساکار و خۆش و بێ لە خۆ دەرچوونە، لەگەڵ ئەمەشا پیاو هەمیشە هەست بەوە دەکا کە هەموو شتەکانی باکگراوندێکی خەمناکیان هەیە. کابرا ئەوەندە هەستی ناسکە کە شتەکانی زۆر پێویستیان بەوە نییە خۆی ماندوو بکا و بەدوای بابەتی گاڵتەجاڕ و سەیردا بۆیان بگەڕێ هەوەرگیز خۆیت لە دیمەنەکانی ئادەمیزادێکی شاددا پێ نیشان نادا زۆر جار بۆ ئەوە دەچم کە پەتایەکی هەیە پەتاکەشی ئەوەیە هەمیشە دڵی بۆ گەڕەکەکانی هەژارەکان لێدەدا کە سەرەتای ژیانی تێیدا ڕابواردووە ئەو ناوبانگەی کە دەنگی داوەتەوە ئەو هەموو سامانەی کە هەیەتی لە جۆرێکی ژیاندا حەپسیان کردووە کە ئەو خۆی بە دۆزەخی دەزانێ من وای تێدەگەم ئەو ئێستا ئاواتەخوازی دەورانی لاویەتی بە هەموو هەژاری و دەست کورتی بەدبەختیەکەوە بەڵام لە هەمان کاتە دەزانێ و ئاواتەی هی ئەوە نییە کە هەرگیز بێتە دی بەلای ئەوەوە شەقامەکانی خواروی لەندەن مەڵبەندی خۆش ڕابواردن و مۆڵەکە بازین من دڵنیام ئەو ئێستا هەناسە بۆ ژوورەکەی نهۆمی دووەمی خانووەکەی سەر شەقامی کێنگدەکتن هەڵدەکێشێ شەوێکیان لە لۆس ئەنجلس پێکەوە پیاسەمانە کرد تا کاتێکمان زانی کەوتوینەتە ناو هەژارترین گەڕێکی شارەکەوە خانووەکانی و دوکانەکانمان هەموو هاواری هەژاریان دەدا بە جۆماندا چاوی بریسکایەوە و بە دەنجێکی یەکجار زۆڵاڵوتی ئەمەیە ژیانی ڕاستەقینەوانە ئەمەی لێ دەرچێ هەموو ژیان بریتە لە درۆ دەلەسە و ڕیاکاری ئەم قسانە واتە من هەوڵم دابێ بۆ یەقناعکردنی خەلکی تر کە هەژاری شتێکی چاکە ڕاست نین و ئەم قسانە تووڕەم دەکەن. باوەڕ ناکەم لەسەر ڕووی زەمین هەژارێک هەبێ کە حەزی لەوە بێ هەمیشە لە بەندی هەژاریدا گەوز بدات یان ژیانی هەژاری بە ئازادی دابنێ هەروەها میستەر مۆمیش ناتوانێت هیچ هەژارێک خنا بکە کە ناوبانگ و سامانی زۆر واتە بەندی و ئەسارەت، من هیچ بەندییەک لە سامانداریدا نابینم، بەڵکو ئەم قسەیە فڕی بەڕاستییەوە نییە، ئەوەی ڕاستە ئێمە پێکەوە لە گەڕەکی مەکسیکان بووین و ئەوەی من وتم ئەمە بوو، ئێرە گەلێ لە بێڤەرلی هێڵز زیندووترە، بە پێچەوانەوە سامانداری بە ئەو پەڕی ئازادی دادەنێم، باوەڕ ناکەم مۆم بیروڕای ئاوها بێسەر و بەر بخاتە ئەستۆی هیچ یەکێک لە شەخسیەتەکانی. داستانەکانی خۆی. من هەژاری نە بە خۆشی دادەنێم و نە بە سەرچاوەی زیرەکی. هەژاری جگە لە شێواندنی بەهاکان و بە بەرزدانانی پلەی شەرافەتمەندی و گەورەیی ئەوانەی پێیان دەوترێ چینە بەرزەکان بەولاوە بە هیچی تر دانات. سامان و ناوبانگ. بە پێچەوانەی هەژارییەوە، ئەوەیان فێر کردم کە بە چاوێکی ژیرتر و لە سووچێکی ئاموورەترەوە جیهان ببینم و گەورەپیاوان کە لێیان نزیک بوومەوە، بۆم دەرکەوت کە ئەوانیش وەکوو هەموو خەڵکی تر پڕن لە کەموکووڕی. هەروەها ئەم دوو شتە بۆیان دەرخستم کە شەق لە نیشانی شیر و گۆچانی دەست و قەمچی سواری وەک نیشانەی لەخۆبایی بوون بدەن. هەروەها یارمەتیداوم. دەست بنێمە سەر تەڵەکەبازی ئەوانەی کە لە باسکردنی خەسیەت و زیرەکی یەکێکیان لە لاسایی قوتابی کۆلیجەکان دەکەنەوە و ئەو تەسیرە خراپەی کە ئەمە کردوێتیە سەر ئەقل و هۆشی چینە ناوەندیەکان ئینگلتەرا هەروەها فێریان کردوم کە زیرەکی هەر بەرهەمی پەروەردەیان زانیاریەکی کلاسیک نییە هەر لەو ڕۆژەوەی کە پێم نایە لەندەنەوە ئیتر برادرانی هۆڵیۆت دەوریان چۆڵ نەدەکردم. هەر بەوە دادەپەرژام بانگکردن و میوانداری قبوڵ بکەم، بەڵام من ئارەزووم لە شتێکی تر بوو. ئارەزووم لە تێکەڵبوون بوو لەگەڵ خەڵکدا و بینینی شوێنەوارەکانی ڕۆژگاری منداڵیم بوو. ئارەزووم لە خواردنە میللییەکانی خۆمان دەک. بۆیە ناچار بووم بە دەمی خۆم هاوار بکەم، بۆ خاتری خوا فڵانە خواردنم بۆ بکە. زۆر پیاوی گەورەی ئەو کاتی ئینگلتەرە، واتە لۆرد و. سێر و نازانم چی و چی، میوانداری تابلۆی گەورەیان لەسەر شەرەفی بەندە ڕێکدەخست. ڕۆژێکیان لەگەڵ برادەرێکا پێکەوە چووینە دەرەوە. پاش نەختێک وتی ئەمە ماڵی بێرنارد شۆیە، با بچین سەرێکی لێ بدەین. وتم ئاخر ئێمە هیچ وادەیەکمان لەگەڵیدا نییە. ئەو وای دەرخست کە قەی ناکا و مەسەلەکە بە تایبەتی بۆ من هیچی تیا نییە. چووینە بەر دەرگا و ئەو دووجار لێی دا. چاوەڕێی وەڵام بووین لە خۆم و شتێکم بە مێشکا هات. کورە کورە مردی خوا بە بابی خینە جارێکی تر ئیتر هەر ئەمەم وت پێم پێوە ئەویش هەر بە دوامان ڕای دەکرد و دەیوت کوڕە هیچی تیانە ڕاوەستە ئیتر لەوەوە تا ساڵی 1970 بە دیداری بێرنات شۆ شاد نەبووم بەیانی زەنگی تەلەفۆنیە لیدا گوێم لێ بوو سکرتێرە ئەمریکاییەکەم وەڵامی دایەوە کێ؟ شازادەی وێڵز؟ لە قسەی سکرتێرەکە تێگەیشتم کە یەکێک لە کۆشکی شاهانەوە دەڵێ شازادەی وێڵز میستەر چاپلنی بۆ نانی ئێوارە بانگ کردووە. ئێدی نۆبڵوکی برادەرم خۆی تێ هەڵقورتاند و گوایە لەبەر ئەوەی ئەو لە پڕۆتۆکۆڵ و مڕۆتۆکۆڵ شارەزایە و شتەکەی زۆر زۆر دووپات کردەوە. کاتێکم زانی خۆی کرد بە ژووردا و بە پەشۆکاوی جددیەتێکە وتی ئەبێ ئەم شەواز لە هەموو وادەکانت بێنی ئەم شەو لای شازادەی وێڵز میوانی منی زۆرە جددیەتێکی وەکو ئەوم بە خرجدا وتم ئاخر ئەمە زۆر ناڕێکە چونکە بڕیارە ئەم شەو لەگەڵ ئیش جی وێڵزدا پێکەوە نان بخۆین بەڵام ئەو گوێی نەدایە بە پەشۆکاویەوە هەر لەسەر قسەکەی خۆی ڕۆیشت ڕاستیەکەی خۆشم لە جۆرە وەزعێکی نەختێ نالەبارا بووم نانخواردن لەگەڵ وەلی عەهددا لە کۆشکی بەکینگهام ڕووم کردە کابرا وتم کونە نەکە نەکە شتەکە گاڵتە بێ و ناجستنێک بیەوێ نوکتەمان پێ بکە دوێنێ شەو خوێندومەتەوە کەوا شازادە لە سکۆتلندەیە کابراوەک و قسەکەی بەلاوە بەجێ بێ نەختی ڕاماوتی دەی باشە تەلەفونێک دەکەم بۆ کۆشک کابرا ڕۆیشت و پاش نەختێک بە ماتی و بە کزییەکەوە وتی، وەڵاهی ڕاستەکەی، هێشتا هەر لە سکۆتلەندەیە. ئێوارە چووم بۆ لای وێڵز. بەر لەوەی بچین بۆ نانخواردن دەبوو لە شانۆیەک، فیلمێک، ببینین کە چیرۆکەکەی هی وێڵز بوو. وێڵز بە هێمنی لەسەر کورسییەک دانیشتبوو. چاو بچکۆلە مۆڕیاوەکانی دەبریسکانەوە. نەختێ سەغڵەت دەهاتە بەر چاو. بەر لەوەی چاک و خۆشی بکەین کۆمەڵێک وێنەگر هێرشیان هێنا بوو بە بریق و باقی فلاش وێڵ سەرێکی نایە بنگوێ بوو بە ئاسپایوتی من و تۆ بووین بە کۆچی قوربانی پاژەوە پەستێن لای نەژوورێکی نمایشدانەوە لە نزیکەی کۆتایی فیلمەکەدا وێڵ سەری نایەوە بناگوێم و لی پرسیم بەدڵت بوو گوتم، نەخێر. ڕاستت دەوێت هیچی تێدا مەبەست نەبوو. وێڵز هەڵوێستێکی توندی بەرامبەر بە فیلم هەبوو، هەمیشە دەیوت لە فیلمی خراپ خراپتر نییە. سەرلێوارەکەی وێڵز باسی ڕووسیای کرد چونکە تازە لە سەفەری ئەوێوە گەڕابوو، وتی پێشکەوتن لەوێ زۆر بە سستی هەنگاو دەنێ. زۆر ئاسانە بەیاننامەی پڕ مانا و ڕێک و پێک دەربکەیت، بەڵام جێبەجێکردنیان گرانە. گوتم، ئەی باشە چی بکەین؟ وتی باشترین شت پەروەردەکردنە. پێم وت من ئەوەندە لەبارەی سۆشیالیزمەوە ئاگادار نیم نییە. دوایی کردمە گاڵتە وتم ئەو سیستەمەم بەدڵ نییە پیاو ناچار بێ بۆ ژیان کار بکە ڕاستیەکەی ئەو سیستەمەم لا باشە کە تێیدا بەبێ کارکردن بتوانیت بژیت پێکەنی ئەی فیلمەکانی خۆت وتم ئەوە کەی کارە ئەوانە یاری مناڵانەن. پاش ماوەیەک تاقەتم لە لەندەن چۆوە دڵم لە هەموو شتێکی پاراو بوو لە ناکاوە بڕیارێکمدا با خۆم کۆبکەمەوە بەرەو پاریس بکەومە ڕێ بێچ بە بۆی دەرچووم لەگەڵەمە شەهر کە گەیشتمە شاری کالێ حەشاماتێکی زۆر بە پیرمەوە هاتبوون هەرچۆنێک بوو پاش دەست ڕاوەشاندنێکی زۆر و زەردەخەنەیەکی بێشومار توانیم بە یارمەتی خەڵک خۆم بکوتمە شەمەندەفەرەکەوە کە گەیشتمە پاریسیش چەند ئەوەندە خەڵکی تر هاتبوون بۆ پێشوازیم لێرەش پۆلیس لە خەڵک ڕزگاری کردم و بەپەلە پڕوسکێ خۆم کردە تەکسیەکەوە لە پاریس خاتوان مۆرگانی کچی جەی پی مۆرگان زۆر بە پەلە داوای دیدەنیەکی لێ کردم ویستم خۆمی لێ ببێرم بەڵام ئەوەندەی پێداگر ناچاروتم ئەم ئێوارەی سعات چوار چارەکەم لە وتێل چامان بە یەک دەکەوێ بەڕێکەوت ئەو دواکەوت و منیش خەریک بووم بڕم هێشتا لە دەرگای وتێلەکە دەرنەکەوتبووم بینیم کابرای بەڕێوبەری هۆتێل بە هەڵەداوان بە دوامان ڕائکات جەناب خاتوو مۆرگان هاتووە بۆ دیدەنیت. من گەلێکم مل بادا و پێم داگرت کە چونکە وادەم هەیە دەبێ بڕۆم بەڵام ئەو تڕکاسە نووسا بە داوێنمەوە ناچار گەڕامەوە لە ڕێ بەرە بەر لەوەی لە شوێنێک قونج بدەینەوە وتی چارلی گیان خۆت ئەزانی فەڕەنسا چۆن کاول کراوە خەریکم بۆ بنیادنانەوەی پیتا کۆ ئەکەمەوە پێویستمان بەو فلیمەتە کە ناوی مناڵەکەیە. تا لە ترۆکا برۆ بیخەینە نومایشەوە بە مەرجێک خۆتی لەگەڵا دەرکەوی بەمە هەزارەها دۆلار کۆ ئەکەینەوە. پێم وت فلیمەکە بەکار بهێنە بەڵام خۆم ناتوانم بێم. بەڵام ئەگەر خۆت بێی شتەکە زۆر فەرق ئەکا و هەزارەها دۆلاری زیاتر کۆ ئەکەینەوە. جگە لەمە دەوڵەت نیشانێکیشت خەڵات دەکات. شەیتان چووە کەللەمەوە. پێم وت دڵنیای لەوەی دەوڵەت نیشانم خەڵا دەکات؟ ڕاستەکەی من پێشنیارەکەم بە دەوڵەت زۆریش زۆریش هەوڵ بۆیەم وتم ئێستا بێ بڕۆم لێرەشەوە دەچم بۆ بەرلین و سێ ڕۆژی تریش هەر لەوێ دەبم ئەگەر لە مەسلی نیشانەکە دڵنیا بوویت ئاگادارم بکە هەزانم هەزام ڕفتارەکەم ناشرین بۆ و کاتێک کە هوتێلەکەم بەجێشت هەستم بە پەشیمانی و داخێکی گران کرد کە چوومە بەرلین هەڵوێستی خەڵکەکە بەرامبەرم زۆر سیر بوو دیار بوو کەس نەیدەناسیم بۆیە جارێکیان تەنانە نەمتوانین لە تیاتری کۆ کورسیەکی نەختێ باش پەیدا بکەم ئەمەش چونکە هێشتا فیلمەکانم لەوێ نیشان نەدرابوون بەرلین زۆر ناخۆش بوو ڕوخساری خەڵکەکەی هێشتا هەرباسی لێقەومان و شکستی لێدەباری لە کونج و قەراغی جادەکانە هەر سەربازی بێدەست و پێ بوون سواڵیانە کرد پاش ئەوەی چەند تەلۆگرافم لە خاتوو مۆرگانەوە پێگەیش لەبارەی هەمان ئەو بابەتەوە کە لەسەرەوە باسم کرد دوا تەلۆگرافی دەیوت. دڵنیابە لە مەسەلەی نیشانەکە. لەبەر ئەمە پاش ئەوەی سێ ڕۆژەی سەردانەکەی بەرلین تەواو بوو، گەڕامەوە بۆ پاریس. بەڵێ. چووین بۆ ترۆکادیرۆ و فلیمەکە نیشان درا و پاش ئەوەی بە ماوەیەکی ئازاری نەفسیدا تێپەڕیم کە بدرێژەی نیشاندانی فلیمەکە وەک مۆتەکە هەردوو پێی لەسەر سنگم قایم کردبوو، دوو فەرمانبەر هاتن بەرەو کورسی وەزیر پێشم کەوتن ڕۆژنامەنووسان وەکو لافاو بە دوام داهاتن یەکێکیان کابرایەکی ئەمریکایی بوو هەر ساتە ناساتێ سی خورمەیەکی لە قەبرغەمە ئاو هەندێک قسەی بە گوێم ئاچرپاند کە ئاگام لە خۆم بێ فێڵم لێ نەکەن ڕاستانەوێ ئەم دەستی ڕێز لێنانەم زۆر پێ خۆش بوو بەڵێ نیشانم درایە و پاش بە شان و باڵ هەڵدانێکی زۆر هەر کەسە گەڕایەوە شوێنی خۆی بۆ سبەینێ هەر بەم بۆنەیەوە لە ڤێرسای بانگ کرابووم. کە چووم کۆمەڵێک شەخسیەتی ئەو کاتەی جیهانی وەکوو شازادەی یۆنان، لێدی سارا وێڵس و چەندین شەخسیەتی تری فەڕەنسە بانگ کرابوون. چ قسە و باسێک کرا. هیچم لێی لە بیر نەماوە. چونکە ئەوەندە هەستم بە شادی دەکرد. باش ئاگام لەوە نەبوو خەڵکەکە چییان دەوت و چییان نا. ڕۆژی دوایی بەرەو لەندەن تێم تەقاندەوە وا دەوا بوو لە ماڵی سێرێکی برادرم چاوم بە لەوێت جۆرج بکەوێ کە بۆم مەبەستە ئاهەنگێکی پێکێنا بوو بەڵام تەمبەری دنیای گرت و ناچار سێ سەعات لە وادەکە دواکەوتم و مەسەلەکە شتێک چوو. لە لەندەن لەلایەن گەلێک پیاوی بەناوبانگی ئەو کاتەوە کە لە مەدانی جۆرا و جۆرا ناسراون بانگ دەکرام. یەکێک لەوانە بانگکردنێک بوو لەلایەن ئێچ جی وێڵزەوە بۆ ئەو خانووەی کە لە لادێ هەیبوو جارجارە دەچوو لەگەڵ ژنەکەی و هەردوو کوڕەکەیان ماوەیەک لی دەمانەوە. ئەو شەوەم هەرگیز لەبیر ناچێت کە لەوێ نووستم چونکە تا بەیانی لەبەر سەرما خەوم لێ نەکەوو. بەیانی وێڵز لەبارەی ساردی و گەرمی ژوورەکەوە لێی پرسیم وتم زۆر سارد نەبوو.